باشە کە ئێمە هەموو شتێکمان بۆ نووسراوە کە چی دەکەین لە باش و خراپ بۆچی سزا دەدرین بۆچی سزا دەدرین دەڵێ ئەگەر هەموو شتێکمان بۆ نووسراوە سا پێی دەڵن خۆ بۆ تۆ هەرەوە نە نووسراوە کە چاک و خراپ دەکەی ڕستقەکەشت نووسراوە بۆچی کەسابەت دەکەی ئەوەش بۆ نووسراوە تۆ ئایا شەهادت دەبێ یا نادبێ بۆچی دەخوێنی بۆچی دەخوێنی ئەوەشت بۆ نووسراوە ژن دێنی یا نایهێنی بۆچی بە دوا ژندا دەگەڕی و دەچی ژن دێنی کەواتە دەبێت شوێنی خۆ دانیشی ئایا کەس هەیە ئەوەندە بێ عقل بێ لە ماڵەوە دانیشێت کاکە خێر چییە بۆ هەڵاستی شێکەی دەڵە خۆم بۆم نووسراوە ئەوەی کە نووسراوە هەر تووشم دەبێت چ پێویستەکەم کەسابەت بکەم خەڵک دەڵێ بێ عقل ئەی کاکە تۆ گەورە بووی ناچی ژن بێنی وەڵام بۆم نووسراوە ژن بێنم نێنم ئا ئەلێرە دادەنیشم دەبێ بووم بێتە ئێرە هەم خەڵک پێی دەڵێ چی بێ عقلە وانە بۆیە کەواتە ئەگەر احتیجاج هەر کەسی احتیجاجی بەقەدەر کرد ئێوە دوشتی لەگەڵ بەکاربێنن یەکەمیان مەسلەی ڕزقەکە و دنیاەکەشی بۆ بێن نەکارەوە نەکەر مەسلەی ئیمان و عملەکە بڵێ تۆ لە کاری چاک نایکەی کاری خراپیش دەکەی دەڵێ قەزا و قەدەر دە وەرە لە کارە دونیایەکانیشتدا بڕۆ کەسابەت مەکە لەوانەیە ئەو کەسێک کاوا احتجاج بە قەزەر دەکا دوکانێکی هەبێ ڕۆژانە پارەی چاش دەست کرد بڵێ یەک ڕۆژی تر ناچیتە کەسابەت چکە خخوای گەورە لە چی دایکت دابووی ئەویشی نووسیەوە بۆ ڕزقی بۆت نووسیوە نابێ بچی من دەکەین دوکان بکەیتەوە با بۆ والله زوڵم لە من دەکەن ئێوە لێم گەڕێن باچم کەسابەت بکەم آخر چۆن کەسابەت نەکەی ڕزقمان دەست دەکەوێت دەڵێن ئاواش کە عمل نەکەی بەهشتت دەست ناکەوێت چۆن ئەویان نووسیوە ئەویشیان نووسیوە طریقەی دووەمیشیان طریقەی لێدان ئەوە باشترین طریقەیە بۆ عقلکردنی کەسی بێعقل تێگەیشتی بڵێ باشە چۆن تۆ باوەڕ دوای هەموو شتێ قەزا و قەدەرە کەواتە گلەی لە تۆنیا لێ دەدەن و گلەی مرە ئێمە مەکە والحمد لله وصلى الله وسلم وسلم